بەڵام ئێمە لە ڕادیۆی خاک و بە پێی بەرنامەیەک بڕیارماندا ئەو ئەرکە لە کۆڵ ئێوە بکەینەوە و خۆمان ئەو کتێبانەتان بۆ بخوێنینەوە و پێشکەشتانی بکەین بەمەش هەم ڕێگر نابێت لە ئەنجامدانی کارەکانتان و هەمەتوانن بە ئاسانی گوێبیستی ئەو کتێبانە بن. ئەرکی لە چاپدانی گرتۆتە ئەستۆ بەهیواین جێگای سەرنجی ئێوەی خۆشەویست بێ. بیسەرانی خۆشەویست ئەم کاتەتان شاد. گەرمترین و جوانترین سڵاوی ئێمەتان لێبێ و هیوای ژیانێکی بەختیار بۆ هەموو لایەکتان ئەخوازین. فەرموون لەگەڵ ئاڵقەی حەڤدەهەمی کتێبی هێنری کیسینگەر. ئاسیا دنیای هاوسەنگی ئاڵۆزیە جیۆ سیاسیەکانی ئاسیا لە ماوەی نیوەی یەکەمی سەدەی بیستەمدا وڵاتە یەکگرتووەکان چووە دوو جەنگەوە بۆ ڕێگرتن لەوەی هێزیکی دوژمن ئەوروپا تاوان بکە وڵاتە یەکگرتووەکان چووە سێ جەنگەوە بۆ بەرگریکردن لە هەمان بنەما دژی ژاپۆن و هەروەها لە کۆریا و ڤێتنامیشدا، بەڵام ئاسیای پاش جەنگ بە ئەندازەی ئەوروپا پێشنەکەوت. وڵاتانی ئاسیا بە چاوی ڕکابەر سەیری یەکتریانەکرد، تەنانەت ئەگەر لە هەندێ کاروباری ئابووریشدا هاوکاری یەکتری بووبن، خۆ لەوە ناچێ جەنگ لە نێوانیاندا هەڵگیرسێ، بەڵام ئەگەری ڕوودانیشی دوور نییە. بەوەش سیستەمی نێودەوڵەتی لە ئاسیادا زیاتر لە سیستەمی نێودەوڵەتیی ئەورووپای سەدەی نۆزدەهەمە چێ تا لە سیستەمی باکووری ئاتلەنتیکی سەدەی بیست و یەکەم. بە چاوخشاندنێک بە نەخشەی سیاسی و ئابووریی ئاسیادا گرنگیی ئاڵۆزی ناوچەکە دەرەکەوێ. لە ئاسیادا وڵاتێکی پیشەسازی پێشکەوتووی وەک ژاپۆن هەیە کە ئابوورییەکەی لە ئابووریی هەر وڵاتێکی مێژوویی ئەورووپا زەبەلاحترە. سێ وڵاتی کیشوەری وەک هیند و چین و ڕووسیا هەن، دوو وڵاتیش هەن، کۆریای باشوور و سەنگاپوورە، کە زۆر لەوەوە نزیکن، ببنە خاوەنی توانای ئابووری و تەکنۆلۆژی وەک وڵاتانی پیشەسازی پێشکەوتوو. دوو وڵاتی گەورەیش هەن، فلیپین و ئیندۆنیزیا، کە لە هەزاران دوورگە پێک دێن و دەستیان بەسەر هەندێک لە گرنگترین ڕێگا دەریاییەکاندا ئەڕوا. تایلاند و بۆرمایش هەن کە دوو وڵاتی کۆنن و ژمارەی دانیشتوانیان هێندەی ژمارەی دانیشتوانی ئیتالیا و فەرەنسا بێ. کۆریای باکووریش هەیە کە وڵاتێکی شەڕخوازە و کار بۆ گەشەدان بە چەکی ئەتۆمی و مووشەکی دوورهاوێژەکە. ژمارەیەکی زۆریش لە موسوڵمانان بە مالیزیا و ئێندۆنوزیادا بڵاو بوونەتەوە، کە بە ژمارە مەزنترین دوو گەلی ئیسلامین لە جیهاندا. لە کۆتاییشدا ڤێتنام هەیە کە لە چەند شەڕێکدا دژی فەرەنسا و وڵاتە یەکگرتووەکان و چین و دژی لاوس و کەمبۆدیای دراوسێی توانایەکی سەربازی و نیشتیمان دۆستییەکی کڵپەسەندووی نیشان داوە و تا ڕادەیەک ئێستا باڵادەستە. گرنگی ئابووری ئاسیا بۆ وڵاتە یەکگرتووەکان و هەموو جیهان لە برەودایە. لە ساڵی هەزار و نۆ سەد و نەوەد و شەش دا پشکی ئاسیا لە بازرگانی وڵاتە یەکگرتووەکان لەگەڵ سەرجەمی جیهاندا ڕێژەی لە سەدا شەست و هەشت ی پێکهێنا. هەناردەکانی وڵاتە یەکگرتووەکان بۆ چین لە نەوەدەکاندا بە تێکڕای لە سەدا سیانزە گەشەی بەخۆیەوە بینی. لە هەمان ماوەدا پارە وەگەڕخراوەکانی وڵاتە یەکگەرتووەکان لەو وڵاتەدا سێ هێندە بووە، بەڵام لە کاتێکدا ئاسیا وابەستەی ئابووری جیهانییە، ئەبینین هەیکەلییەتێکی ناوچەیی وەهای نییە کە بڕێک پشێوی ئابووریی کەم بکاتەوە. یان بەربەستێکی دارایی ئەوتۆی نییە بێجگە لە هێزی ئابووریە نەتەوەییە جیاوازەکانی. قەیرانە داراییەکەی ئاسیای ساڵی هەزار و نۆ سەد و نەوەد و حەوت ئەوەی دەرخست کە ئابووریە بچووک و مامناونجیەکان چەند بێهێزن بەرامبەر ئەو گۆڕانکاریانەی بەسەر تێکڕاکانی قازانج و بەهای دراوەکان و هاتنە ناوەوەی سەرمایەگوزاری سەرمایەدارەکاندا دێن کە ئەم وڵاتانە هیچ دەسەڵاتێکیان بەسەریاندا نییە. هێشتا دەستەبەندیەکی ئابووری ئاسیایی نییە سەرەڕای ئەوەی دەستپێشخەریەکانی ژاپۆن بەو ئاقارەدا ڕۆن. هەروەک جوڵەیەکی سەتایی هەیە ڕووە و دامەزراندنی ناوچەیەکی بازرگانی ئازادی ئاسیایی، بە پاڵپشتی ژاپۆن و چین. بەڵام هێشتا گومان لە یەکترکردنەکان زۆرن و ئاستەکانی پێشکەوتنیش چوون یەک نین بەو ڕادەیەی هاوشێوەیەکی یەکێتی ئەوروپا لە ئاسیادا لە پاشە ڕۆژێکی نزیکدا پێک بێ. ئەمەش ئەوە ناگەیەنێ کە وڵاتانی ئاسیا بە بچووک و گەورەیانەوە بەم وەزعە قایلن. ڕەنگیشە قەیرانێکی دارایی دیکەی گەورە لە ئاسیادا یان لە وڵاتە دیموکراسییە پیشەسازییەکاندا تەقەللاکانی وڵاتانی ئاسیا خێراتر بکا کە لە پێناوی بەدەستهێنانی دەسەڵاتێکی زیاتر بەسەر چارەنووسی سیاسی و ئابووریاندا ئەیدەن ئەویش لە ڕێی دامەزراندنی ڕێکخراوێکی ئاسیایی هاوتوانایی سیستەمە ناوچەیەکانی دیکە. دەستەبەندییەکی ئاسیایی دوژمنکارانە کە چڕترین وڵاتەکان لە دانیشتواندا لەخۆبگرێ بە سامانێکی زەبەلاحەوە و شانبەشانی هەندێک لە گەورەترین گەلە پیشەسازی دۆستەکان، ناتوانێ لەگەڵ بەرژەوەندییە نەتەوەییەکانی ئامریکادا یەکان گیربێتەوە. لەبەرئەمەیش وڵاتەیەکگرتووەکان لەسەرێتی شوێنپێیەک بۆ خۆی لە ئاسیادا بهێڵێتەوە و ئەبێ ئامانجی جیۆپۆڵەتیکی بریتی بێ لە ڕێگرتن لەوەی ئاسیا ئاوێتەی دەستەبەندییەکی نادۆست بێ، ئەوەیش زیاتر پێچێ لە سایەی ویسایەتی یەکێک لە زلهێزەکاندا ڕووبدا. بەوە کرێ پەیوەندی ئەمریکا بە ئاسیاوە لەگەڵ پەیوەندی بریتانیا بە درێژایی چوار سەدە بە کیشوەری ئەوروپاوە بەراورد بکرێ. وینستۆن چرچڵ بەم شێوەیە وەسفی ئەم حاڵەتە ئەکا. بە درێژایی چوار سەد ساڵ سیاسەتی دەرەکی ئینگلتەرا بەرەنگاری بەهێزترین هێزی کیشوەری ئەوروپا و باڵادەستترین و دوژمنکارترینیانی کردووە. چوار سەدەی وەها لە ورەی بەردەوام لە ناو گۆڕانکاری گەورەدا سەبارەت بە ناوەکان و ڕاستییەکان. ئەکرێ بە یەکێک لە دیارترین ئەو ڕووداوان دابنرێ کە تۆمارەکانی هەر ڕەگەزێک یان نەتەوەیەک یان دەوڵەتێک بتوانێ دەری بخا. سەربارەی ئەوەی ئینگلتەرا هەردەم سەختترین ڕێگای گرتۆتە بەر، ئەوەتا لە شەڕی فیلیپی دووهەمی شای ئیسپانیا دژی لیویسی چواردەهەم و دژی ناپلیۆن و دژی ولیەمی دووهەمی ئیمپراتۆری ئاڵمانیا، چوونە ڕیزی لایەنی بەهێزتر و بوون بە شەریکە بەش لە چنینەوەی دەسکەوتەکانی بردنەوەدا، کارێکی ئاسان و مغری بوو، بەڵام ئێمە هەردەم سەختترین ڕێگامان هەڵبژاردووە و لەگەڵ بەهێزترین لایەندا هاوپەیمانیمان بەستووە و پێکەوە بەرەیەکمان پێکهێناوە و چۆکمان بە گومڕا عەسکەر تارە ئەوروپیەکان داداوە و شکستمان پێهێناون. جا هەر کەسێک بووبێت و سەرکردایەتی هەر نەتەوەیەکی کردبێ، بەوەیش پارێزگاریمان لە ئازادیەکانی ئەوروپا کردووە و گەشەی کۆمەڵگا هەمەجۆر و پڕ لە چالاکیەکایمان پاراستووە. ئەوەی پابەند بووین پێوەی سیاسەتی گشتی بووە نەک قازانج چنینەوەیەک کە بارودۆخێکی نائاسایی سەپاندبێتی یان حەز و ڕق یان هەر بێرۆکەیەکی تری پەیوەست بە سۆزەوە. لە سەدەی بیست و یەکەمدا ئامانجێکی هاوشێوەی وڵاتە یەکگرتووەکان و ئەوروپا تەحەدایەکی ئاڵۆزتر ئەسەپێنێ. ئەو وڵاتانەی هاوسەنگی هێزەکانیان لە ئەوروپادا پاراستووە بێجگە لە ڕووسیا، ئەوانە بوون کە لە ڕەگەزی نزیک بە یەک پێکهاتوون، بەڵام زۆربەی وڵاتە سەرەکیەکانی ئاسیا، چین و ڕووسیا و هند و ئێندۆنوزیا لە قەبارەدا کیشوەرین و لە پێکهاتەدا فرە ڕەگەزن. هاوسەنگی هێز لە ئەوروپادا هەموو دەوڵەتە سەرەکیەکانی ئەوروپا تیایدا بەشدارن. واتە قەیرانی پەیوەست بە سربیا بوو بە هۆی هەڵایسانی جەنگی جیهانی یەکەم، بەڵام هاوسەنگی هێزەکانی ئاسیا زۆر هەمە جۆرتر و بەوەیش زۆر ئاڵۆزترە. لە ئەوروپادا دوو جەنگی جیهانی و تەواو ئامادە نەبوونی وڵاتانی ئەوروپا بۆ ڕووبەڕووبوونەوەی گۆڕانکاریە جیهانیەکان وەهای لە هاوسەنگی هێزەکانی سەدەی نۆزدەهەم کرد بێ سەرەوبەرە بێ وڵاتانی ئەوروپا چیتر وەک هەڕەشەی ستراتیژی سەیری یەکیان ناکرد. هەڕەشەکانی دەرەوەی ئەوروپا بە هاوپەیمانی بەستن لەگەڵ وڵاتەیەکگرتووەکاندا ڕەتدرایەوە. لە بەرامبەردا وڵاتانی ئاسیا ددانیان بە مەترسییەکی هاوبەشدا نەناوە، چونکە بۆچوونیان سەبارەت بەو شتەی هەڕەشە لە ئاسایشیانەکا جیاوازە. هەندێکیان ترسێکی مێژووییان لە ڕووسیا هەیە، هەندێکیشان لە بوونی چین نیگەرانن، هەندێکی تریشیان تا ئێستا لە بووژانەوەی ژاپۆ نەترسن. هەندێک وڵاتی باشووری ڕۆژاوای کیشوەرەکەیش ڤێتنام بە مەترسی سەرەکی دانێن، هەروەک هەر یەکیش لە هیند و پاکستان ترسی لەوەی تر هەیە. سەبارەت بە ململانێ ناوچەییەکان، وڵاتانی ئاسیا ئامادەترن بۆ بەکارهێنانی هێز لە وڵاتانی ئەوروپا کە بە قەسابخانەکانی دوو جەنگی جیهانی دەستیان داخبووە. هەر برەودانێکیش بەهێز لە هەر لایەنێکەوە لەلایەن ئەو وڵاتانەی ترەوە کە سنوورەکانی خۆیان پێ ئەپارێزرێ، وەک خۆی وەڵامەدرێتەوە بۆیە ئەبینین خەرجێ سەربازییەکانی وڵاتانی ئاسیا سەرە ڕای تەواو بوونی شەڕی سارد هەر لە بەرز بوونەوەدان بە پێی پێشبینیەکانی برچ ئێرۆسپس خەرجێ سەربازیەکانی وڵاتانی ئاسیا بە هاتنی ساڵی 2010 لە هەموو خەرجیە سەربازیەکانی سەرجەم وڵاتانی ئەوروپای ڕۆژاوا ڕەت دەبن و دەگەنە سێ یەکی خەرجیەکانی وڵاتە یەکگرتوەکان. بە بەراورد لەگەڵ ئەوروپای سەدەی نۆزدەهەمدا هیچ هاوسەنگیەکی هاوتەبا لە ئاسیادا نیە، چونکە فراوانی ناوچەکە و جیاوازیەکان لە کەلتور و لە مێژوودا بونەتە هۆی سەرهەڵدانی دوو هاوسەنگی ستراتیژی، لە باکووری ڕۆژهەڵاتی ئاسیا، چین و ژاپۆن و ڕووسیا و وڵاتە یەکگرتووەکان پێکەوە کار لە یەکەکەن، شانبەشانی ئەگەری تەقینەوە لە نیوەدوورگەی کۆریادا. لە باشووری ڕۆژهەڵاتی ئاسیایشدا، چین و هیند و ژاپۆن و وڵاتە یەکگرتووەکان و ئێندۆنوزیا ئەو وڵاتە سەرەکیانەن کە ئەبێ بەرژەوەندییەکانیان لەگەڵ بەرژەوەندییەکانی ڤێتنام و تایلاند و ئوسترەیلیا و فیلیپیندا بگونجێنرێ. هەروەها ئەو ڕۆڵانەی زۆربەی وڵاتانی ئاسیا ئەیگێڕن هەردەم لە گۆڕاندان، ئەوەتا ژاپۆن لەگەڵ هەنگاونانیدا بەرەو سیاسەتێکی نێودەوڵەتی ئاشکراتر، زۆر پێچێ چالاکییەکانی لە هەردوو هاوسەنگییە ستراتیژییەکەدا گەشە بکەن و بە شێوەیەکی سەرەکی بۆ جڵەوگیرکردنی چین ئاراستە بکرێن. بە هەمان شێوە هیند وەک هێزێکی سەرەکی سەرهەڵەدات و، چالاکیەکانی لە باشوری ڕۆژهەڵاتی ئاسیادا زیاترەبن ئەچنە لاشانی سیاسەتی کلاسیکی دەسەڵاتی بریتانیا کە ئەیویست ناوچەی نێوان سەنگاپورە و عەدەن کۆنترۆڵ بکا چینیش سوورەبێ لەسەر ڕۆڵێکی سیاسی کە لەگەڵ هێزە ئابووریە گەشە سەندووەکەیدا بگونجێ. هەموو ئەمانە ئەوە ڕوونەکەنەوە کە بۆچی سیستەمی ئەمنی ئەمریکا لە ئاسیادا جیاوازە لەوەی لە ئەوروپادا هەیە. لە پەیمانی ئاتلەنتیکدا ئامادەییەکی سەربازی گەورەی ئەمریکا و سەرکردایەتییەکی سەربازی کامڵ هەیە و ئەنجومەنێکی هەمیشەیی باڵوێزان هەیە کە جەخت لەسەر پابەندی ئەمریکا ئەکاتەوە. بەڵام ڕێکەوتننامەی ئاسایشی هاوبەشی نێوان وڵاتە یەکگرتووەکان و ژاپۆن بە هیچ میکانیزمێکی ڕسمی سواغ نەدراوە. زیاتریش لە گەرەنتیەکی یەکلایەنە چێ تا لە ڕەنگدانەوەی ستراتیژیشی ئاسیایی ئامادەیی سەربازی ئەمریکا لە فلیپیندا کە لە ساڵی 1992 بە ڕسمی کۆتایی پێهێنرا. نەیتوانی ڕێ لە بەشداری ئەو وڵاتە بگرێ لە بزووتنەوەی وڵاتە بێلایەنەکان. تەنها لە کۆریای باشووردا هێڵی وەک ئەوەی ئەوروپا کێشراون، وێڕای پشتبەستنی زۆر بە هێزە ناوخۆییەکان بە بەراورد لەگەڵ ئەو حاڵەتەی بە درێژایی ستاری ئاسنین لە سەردەمی شەڕی سارددا هەبوو. هاوکاری دووقۆڵیش لەگەڵ ئوسترەیلیا لە کەناری ئاسیادا، پاڵپشتی ئەم ڕێوشوێنانە ئەکا. لە ڕوانگەیەکی ئەمنیەوە وڵاتانی ئاسیا لە یەک کاتدا لە دوو جیهانی جیاوازدان، چونکە چوونەتە ژێر چەتری ئەمریکاوە لە هاوسەنگی جیهانیدا سەبارەت بە هاوسەنگی جیهانی هێزەکان. لەگەڵ ئەوەشدا زۆر لە وڵاتەکان ئەو بەشداریەیان لە هاوسەنگیدا بە بنەمایەکی بێلایەن بوون پێناسە ئەکەن و ئەوەش بە دووریانەکە لە دامەزراندنی هەر پەیوەندیەکی سیاسی ڕسمی لەگەڵ وڵاتەیەکگرتوەکاندا و ئازادی ئەوەیان بۆ فەراهەمەکە کە تەنانەت بەشداری ئەو سیاسەتانەش بکەن کە بۆ لاوازکردنی بەناو پاوانخوازی ئامریکا ئەگیرێنە بەر. ئەم کۆمەڵە پێکهێنەرانە ڕێگرن لە بەردەم خۆ بە خاوەن زانینی هیچ بەرنامەیەکی ڕێکوپێک لە لایەن وڵاتە یەکگرتووەکانەوە سەبارەت بە سیستەمێکی نێودەوڵەتی لە ئاسیادا. بەڵام لە ئەوروپادا ئەوە وڵاتە یەکگرتووەکان ستراتیژێکی دووسەرەی سەربازی و سیاسیی پیادە ئەکا. دامەزراندنی بەرەیەکی سەربازی بۆ ڕووبەڕووبوونەوەی مەترسی هەر لەشکرکێشییەکی سۆڤێتی شان بە شانی چاودێریکردنێکی مەنهەجیانەی دامەزراوە دیموکراسیەکان لە ڕێی پشتگیریکردنی بوژانەوەی ئابوری ئەوروپا و دواتریش یەکانگیربوونی ئەوروپا هیچ کام لەو دوو ستراتیژە لە ئاسیا جێبەجێ نەکران بێجگە لە پەیوەندی دوو قۆڵی وڵاتە یەکگرتوەکان لەگەڵ ژاپۆن و کۆریای باشوور شەڕ لە کۆریا و لە ڤێتنام لە بری بەرەیەکی ناوچەیی هەڵنەگیرسا. لە جەنگی کۆریا مەبەستی ئەو دەوڵەتانەی کە شانبەشانی وڵاتەیەکگرتووەکان چوونە جەنگەوە و کە زۆربەشیان ئەورووپایی بوون ئەوە بوو کە وابەستەبوونی ئامریکا بە ئەورووپاوە تۆکمەتر بکەن نەک لە پێناوی سیستەمێکی ئاسایشی ئاسیایی ئەوەیان کردبێ. دامەزراندنی بەرگرییەکی هەمە تەکنیکیش لە کۆریای باشوور بوو بە مەسەلەیەکی لە توانەهاتوو، چونکە لە کاتی دەنگدانی یەکلاییکەرەوەی ئەنجوومەنی ئاسایشدا وەها رێکەوت نوێنەری سۆڤیەت وەک ناڕەزایی دەربڕین بەرامبەر دوورخستنەوەی چینی کۆمۆنیست لە نەتەوە یەکگرتووەکان خۆی کێشایەوە. جەنگی کۆریا ئەگەرچی لە ڕاستیدا لە دەرهێنانی وڵاتە یەکگرتووەکان بوو، بەڵام بوو بە ئەرکێکی نێودەوڵەتی. لە ڤێتنام، ناتۆ تەنانەت لە ڕووی سیاسیشەوە پشتگیری وڵاتە یەکگرتووەکانی نەکرد، بەڵکو خۆپارێزی ئەندامەکانی لە ئاستی جیاجیادا بوو. کۆریای باشوور و تایلاند و ئوسترەیلیا و فلیپینیش چەند جۆر لە هاوکاری ڕاستەوخۆ و ناڕاستەوخۆیان پێشکەش کرد. لە ڕاستیدا کۆریا دوو فیرقەی جەنگاوەری ڕەوانە کرد. ڕەنگ بوو جۆرێک لە سیستەمی ئاسایشی ئاسیایی بهاتایەتە ئاراوە ئەگەر ئەمریکا هەتا سەرکەوتن لە جەنگدا بەردەوام بوایە. بەڵام کە بە ڕوونی دەرکەوت وڵاتە یەکگرتووەکان ئەیەوێ لەو زۆنناوە قوتار بێ، ڕێکخراوی پەیمانی باشووری ڕۆژهەڵاتی ئاسیا SEATO کە تۆوی هەر هاوپەیمانییەکی ئەمنی پێشبینی کراو بوو پەرتەوازە بوو ئیتر ئاسیان یەکێتی نەتەوەکانی باشووری ڕۆژهەڵاتی ئاسیا جێ گرتەوە کە ئەمیشان گروپێکی ناوچەییە لە پێناوی هاوکاری ئابووری و سیاسیدا و بەدوور لە هەر ئەرکێکی ئەمنی ئەبێ ئەم مێژووە لە یادی ئەو کەسانە نەچێ کە بۆ چوونیان وەهایە گوایە لە ئاسیادا سیاسەتێکی ئامریکی دابڕێژرێ هاوشێوەی ئەو سیاسەتەی لە ماوەی شەڕی ساردا هەیبوو لە گەڵ گۆڕینی یەکێتی سۆڤێت بە چین بەو پێیەی چین هەر ڕەشەیەکی ڕێکخراوە بەڵام لە ئاسیادا زۆر بە سادەیی ئەو هەلومەرجە سیاسی و ستراتیژیە نییە کە سنوورێک بۆ دابەشکردن بکێشرێت و گشت دەوڵەتەکان لە لایەکی ئەو سنوورە کۆبکرێنەوە کە ئەمە ئەبێتە هۆی توڕەکردنی چین. هەر هەوڵێکیش بە واقارە بە ئاشکرا یان ژێربەژێر پێچەوانەی ئەو کاریگەریەی ئەبێ کە لێی چاوەڕێکرێ. وڵاتە دۆستەکانیش داوای جیابوونەوەی ڕاشکاوانەکەن، خۆشیان ئەخەنە خانەی نێوەندەوە و بەوە ئەبنە هۆی دابڕانی زیاتری وڵاتە یەکگرتووەکان لە ناوچەکەدا، وێڕای هاندانی گیانی نیشتیمانی و بێلایەنیی ئاسیایی. بانگهێشتەکانی ویڵسۆنیش بۆ جێبەجێکردنی دیموکراسی نابێتە خاڵی کۆبوونەوە. ڕاستە زۆربەی وڵاتانی ئاسیا جۆرێک لە سیستەمی هەڵبژاردنیان لەخۆ گرتووە، بەڵام دیموکراسی نەگەیشتۆتە ڕادەی دیاریکردنی ناسنامەی نەتەوەیی. ڕەنگە تەنها فلیپین نەبێ، لەگەڵ ئەوەشدا ڕۆڵی ئیمپریالیزمی ئیسپانی کە سێ سەد و پەنجا ساڵی خایاند، تا ئێستا کاریگەرییەکی زۆری بەسەرەوە هەیە. بەهەرحاڵیش وڵاتێک لە ناوچەکەدا نییە بە ئوسترالیای دیموکراتی بەهێزیشەوە ئامادەی خۆخستنەمەترسی بێ بە ڕووبەڕووبوونەوەی چین یان هەر هێزێکی تری سەرەکی بە ناوی دیموکراسیەوە. دامەزراوە دیموکراتیەکانی ژاپۆنیش بەرهەمی داگیرکردنی بوون لە کۆتایی جەنگی جیهانی دووهەمدا، بەڵام ئەو دامەزراوانە ئێستا ڕێگیان داکوتاوە، هیچ پارتێک یان سەرکردەیەکی ژاپۆنیش ئامادە نییە ئەو ئەزموونە بگەیەنێتە بەشەکانی دیکەی ئاسیا، چونکە ئەوە وەک نموونەی ئیمپریالیزمێکی ژاپۆنی نوێ سەیرەکرێ. کۆماری کۆریا هاوپەیمانی خۆی لەگەڵ وڵاتە یەکگرتووەکان وەک ئامرازێکی پاراستنی سەربەخۆیی و هاندانی یەکگرتنەوەی کۆریا سەیرەکە. وێڕای دامەزراوە دیموکراتیە ناوخۆییەکانیشی کە جێی شانازین بۆی، بەڵام سیاسەتی دەرەکی کۆریا شوێن پێ هەڵگرتووی بنەماکانی ویڵسۆن نییە. بەهۆی ترسیشی لە ژاپۆن، دیموکراسی زیاتر لە چینی ئۆتۆکراسی، کۆریای باشوور بەشداری لە هیچ هەڵمەتێکدا ناکا بۆ دەستکاریکردنی هیچ هەیکەلییەتێکی ناوخۆیی هیچ کام لە وڵاتانی ئاسیا. ناخوازە چین کە پێویستی بە هاوسەنگکردنی پەیوەندییەکانی هەیە لەگەڵ هەریەک لە کۆریای باکوور و ژاپۆن و ڕووسیا. تایلاند و فیلیپینیش دامەزراوە ناوخۆییەکانیان بە بزوێنەری سیاسەتی دەرەکییان نازانن. ئیندۆنیزیاش کە لە ململانێدایە لە پێناوی دامەزراندنی دیموکراسیدا، پێیوایە ئەو پرۆسەیە هیچ پەیوەندییەکی بە کایە دیپلۆماسییەکەوە نییە. دەستیشی گرتووە بە پەیوەندی دۆستانەوە لەگەڵ هەریەک لە عێراق و ئێران و لیبیا و کوبا کە هەمویان لەبەر سزای ئامریکادان. بیانوشی لەوەدا قایلکردنی گروپە ناوخۆییە بەهێزەکانی فشارە. هند، گەورەترین وڵاتی دیموکراتی لە ئاسیادا، هیچ کاتێک، ڕێگای نەداوە پێکهاتەی ناوخۆیی کاریگەری بەسەر سیاسەتی دەرەکیەوە هەبێ. لە زۆربەی ماوەکانی شەڕی ساردیشدا پەیوەندی لەگەڵ یەکێتی سۆڤیەتدا دۆستانە تر بووە تا لەگەڵ وڵاتە یەکگرتووەکان. نەشیاوی ئەزموونەکانی پەیمانی ئاتلەنتیک بۆ چەسپاندنی لە ئاسیادا، ئەبێ ڕێ لە وڵاتە یەکگرتووەکان نەگرێ کە ئامانجە جیۆپۆڵتیک و ستراتیژیەکانی لەوێدا بەدی بێنێ، چونکە هەلومەرجی چەسپاندنی لە ئاسیادا لەبارترە تا لە ئەوروپای سەردەمی شەڕی سارد. هیچ دەوڵەتێکی ئاسیاییش نییە بە چینیشەوە بتوانێ هەڕەشە لە هەموو دراوسێکانی بکا بە یەکەوە وەک ئەوەی یەکێتی سۆڤێت هەتا تەواوبوونی شەڕی سارد ئەیکرد. ئەکرێ هند و ژاپۆن و چین و ڕوسیا بایی ئەوەندە بە بەهێز دابنرێن کە هەریەکەیان ئەتوانێ بە تەنها بەرپەرچی هەر دەست درێژیەکی دراوسێکانی بداتەوە. بە واتایەکی تریش ئەو وڵاتانە لە ڕێی چوونە بەرەوە لەگەڵ وڵاتانی دیکەی هەڕەشە لێکراوی ئاسیادا توانای گێڕانەوەی دەست درێژیان زیاترەبێ. سەرباری ئەوەش نە کۆریای باشوور و نە ڤێتنام و نە ئۆسترەیلیا وەها پێشبینی ناکرێ دەستدرێژی بکەن. تەحەدای جیۆپۆڵۆتیکیی هەموو ئەو وڵاتە سەرەکییەکانی ئاسیا بە چینیشەوە ئەوە نییە چۆن بتوانن دراوسێکانیان ببەزێنن. ئەوەندەی چۆن بتوانن نەهێڵن ئەو وڵاتانە لە دژی یەک بگرن. مێردەزمەی ژاپۆن بەهێزبوونی چینی زەبەلاحە. ترسەکانی چینیش لە ژاپۆن و لە ڕووسیا ئەگەڕێنەوە بۆ سەدەیەک لە ئەزموون. ماوەیەکی پتر لە نیو سەدەش سنووری نێوان چین و هند هۆی ململانێ بووە. پێشتریش سەرچاوەی کێبەرکێی نێوان چینی ئیمپریالیستی و دەسەڵاتدارە بەریتانییەکانی هند بووە. جارجارە ئەم ڕاستیانە بە بەستنی چەند کۆبوونەوەیەک لە نێوان سەرکردە ئاسیاییەکاندا داپۆشرێن، بەتایبەتیش سەرکردەکانی چین و ڕووسیا کە تیایدا بانگەشە بۆ شەراکەتێکی ستراتیژییەکەن لە دژی تارمایی پاوانخوازیی ئامریکا. بەڵام ئەم گوزارشتە ئاستگۆیانەیە، لە نیگەرانی بەرامبەر پاوانخوازی ئەمریکا و کۆبوونەوەکانی لووتکەی نێوان سەرۆک دەوڵەتەکان، ئەو ڕاستییە ستراتیژی و جیۆپۆڵیتیکانەیە ڕەت ناکەنەوە، چونکە سنووری دوور و درێژی ڕووسیا و چین، کە تەنها لە قۆڵی ڕووسیاشەوە خەڵکێکی کەمی تێدا ئەژی، بە سروشت، مەسامییە و بە درێژایی مێژووش هەروا بووە، کەسیشیان ئامادەی ئەوە نین پشت بە بەردەوامبوونی نیازپاکی بەرامبەرەکەیان ببەستن بۆ مسۆگەرکردنی ئاسایشی سنوورەکەیان. ئەوەش بەبێ لەبەرچاوگرتنی تووڕەیی ئێستایان لە بەناو پاوانخوازیی ئامریکا. تەنها سیاسەتی خۆسەپێنی عەنتەری سارمی ئەمریکا کە پێشبینی ناکرێ ئەمریکا بیگرێتە بەر ئەتوانێت وا لە هەردوو وڵات بکا شەراکەتێکی قوڵتر دابمەزرێنن. ئەتوانرێ هەمان شیکردنەوە بکرێ بۆ پەیوەندی هەموو وڵاتانی دیکەی ئاسیا بە وڵاتە یەکگرتووەکانەوە. هیچیان بە ڤێتنامیشەوە ناتوانن پەیوەندییەک دابمەزرێنن لەگەڵ وڵاتانی دوژمنی وڵاتە یەکگرتووەکان کە بەهێزتر بێ لە پەیوەندیان لەگەڵ واشنتۆندا. لێرەشدا خەسڵەتی تەفزیلی ئامریکا دەرەکەوێ لە پاراستنی هاوسەنگیە جیاوازەکانی ئاسیادا. ئەبێ ئەمریکا زیاتر گرنگی بدا بە پاراستنی پەیوەندی هاوکاریانە لەگەڵ هەموو وڵاتانی ئاسیادا و خۆی بەدوور بگرێ لە هەر سیاسەتێک کە لەسەر ئەگەری ئەوە بینا کرابێ هیچ کام لە وڵاتانی سەرەکی ئاسیا دوژمنایەتییەکی مێژوویی ڕەگ داکوتراویی هەبێ، ئەگەر بەڵگەیەکی ڕوون لەو بارەیەوە بە دەستەوە نەبێ. بەم ڕێگەیەش وڵاتە یەکگرتووەکان پێگەیەک ئەگرێ کە هەر کات پشتگیریکردنی پێویست بوو ئەو پشتگیرییە یەکلاییکەرەوە بێت و بە دووریشە بێ لە بە کێشکردنی وڵاتانی دیکە بۆ سەلبییەت و بۆ تێوەگلان لە هیچ ململانێیەک لەگەڵ دوژمنێک کە خۆی دروستی بکا. لە هەمان کاتدا، وڵاتە یەکگرتووەکان هەر کاتێک هاوسەنگی هێزەکان یان بەرژەوەندییە نەتەوەییەکانی ئامریکا بکەونە بەر هەڕەشە، ئەبێ ڕکابەرێکی ڕەق بێ. نیگەرانی بەرامبەر پێشێلکارییەکانی مافەکانی مرۆڤ بێگومان وەک خەسڵەتێکی گرنگی سیاسەتی دەرەکی ئەمریکا ئەمێنێتەوە، بەبێ لەبەرچاوگرتنی ئەوەی کێ سەرۆکە، چونکە ئەو مەسەلەیە ڕاستی گەلی ئەمریکا دەرەخا، هەروەختیش بوار هەبێ کاریگەری خۆی لەسەر بڕیارەکانی حکومەت هەبێ. سەرکردە داناکانی ئەمریکا ئەو بەهایانەی ئەمریکا بەهەند وەرەگرن و خۆیان لادەن لەوەی ئازیزانم لە ماوەی ڕابردوودا ئاڵلقەی حەفدەهەمی کتێبی هەنریکی سنگەرمان پێشکەشکردن بەو هیوایەی جێگای تێڕامانی ئێوەی خۆشەویست بێ